بەشی بیستەم. کاتێ بۆ ژووری نووسنەکەم چووم باوکم بە دواما هات دەرگاکەی کردەوەوتی پێویست ناگابی خوێنیتەوە چونکە تۆ خۆت چاپک کردووە وەڵام نەدایەوە چونکە نکولیکردن بێهودە بوو ئینجاوتی کچی خۆم یاری بە ئاگر مەکە و ئابڕم بەبامەیە ئێرە فەڕەنسا نییە ئەمە کێ تۆی لەم بەزمە گلانوە وتم، هیچ کەس ئاغا گیان، بەڵام ئابڕووی ئێوە بەم کارانە ناڕوا بەڵکو زیاتر ئەوێت. وتی، کەیفی خۆتە، بەڵام من ئەوەندەت پێ ئەڵێم ئەم کارە ئەنجامەکەی باش نابێت. لە پێرێوە کە ئەم نامەیە بڵاو کراوەتەوە تا ئێستا نزیکەی سێ سەد کەسیان لە تارانا گرتووە، هەر لەسەر ئەم نامەیە وەزیری پۆست و تەلگرافیان گۆڕی. شا ئیهانەی کردووە و وتوویەتی بڕۆرەوە بۆ خۆت لە ماڵەوە بنوو. واتەوات هەیە گوایە سەرۆکی ئاسایشش بگۆڕ گەر بزانن لەم ماڵی ئێمە ئامێری چاپ هەیە تا سبێن ئەم خانووە تەختەکەن ئەمانەی ئیڵێم زیادە ڕۆی نییە بەر لەوەی بۆ ژوورەکەشی بێم چاپەکە مرد و خاش کرد و فڕێمایە چاڵێکی ئاوی ئەمبارەکەەوە تا هیچ ئاساوارێکی نەمێنێت سەرەتا بەترس و شڵەژانەوە جۆم بۆ قسەکانی باوکم شل کرد بەڵام هەرکە باسی شکاندنی ئامێری چاپەکەی کرد ئیدی ئاگام لە خۆم نەما دەم و چاوم سور هەڵگەڕا دڵم گوشرا تێکچووم و بۆ یەکەم جار لە هەموو ژیانما گشت ئەندامەکانی لەشم گرژ بوون وەختێ چاوم کردەوە سێرەکەم باوکم لە ژوورەکەما نەما و دایکم لە لامەوە دانیشتووە و بۆنی ڤالێریانە لە ژوورەکەمدا بڵاو بۆتەوە من بەردەوام ئاعسابم لاواز بووە هەمیشە حەساسێتێکی نەئاسایی ئازاری داوم بەڵام ئەو شەوە یەکەم جار بوو ئەو حاڵەتە بەو توندیە شاڵاوم بۆ بهێنێت سەر لە بەیانی ڕۆژی دوایی کاتێ باوکم خۆی ئامادەکرد بوو تا لە ماڵ بچێتە دەرەوە بەگیرم هێنا و پێموت ئاغاجان ئامێری چاپەکەتان چی لێ کردووە وەڵامی دایەوە پێم وتیت فڕێمدایە ئاوی ئەمبارەکەوە ئاغا گیان بۆ پاراستنی ئابڕۆی ئێوە من هەر ئێستا ئەچم بە پارەی خۆم ئامێرێکی چاپی دی ئەکڕم بەڵام دەبێ ئەوە بزانن کە من کچێکی گەورەم ئەگەرە تا نەوێ ژیانم لێ تێک بدەن و لە کار و بارەکانمان سەربەست نەبم ئەوا هەر لەمڕۆ زووتر نییە ماڵەوە جێدەهێڵم باوکم بە ترسەوە تەماشایەکی کردم هیچی نەوت و چووە دەرێ یەکسەر تەلەفۆنم بۆ ماکان کرد و وەختێکمان بۆ یەکتر بینین دیاری کرد بڕیار درا شەو هەر لە هەمان شوێنی جاران لە بەردەمی سینەماکەیا چاومان بە یەکتری بکەوێت بەزمی شەوی ڕابردووم بۆ جێڕایەوە هەرچیەک لە نێوان من و باوکمدا ڕوویدا بوو بە درێژی بۆم باس کرد ئاماژەم بۆ ئەوە کرد کە ناموێ لەو ماڵەدا بمێنم و نارزانم چارە نووسم بە چیەکات لە ناخی دڵەوە ئاواتەخواز بووم کاگەر مامۆستا ڕووی چوونە ماڵەکەی خۆی لێرەنێت ئەوا هیچ نەبێ قایل بێ بۆی خانوویەک بۆ خۆم بگرم و لەوێ بتوانم جار جار بە تەنیا بیبینم و هەر خۆم و خۆی بین. پێم وت باوکم بێ ئەندازە منی خۆشەوێت، تەنانەت گەر لێشیان زویر بم، ماڵەوەش جێ بهێڵم، هەر ئامادەیە خەرجی ژیانێکی ئابڕوومەندانەم بۆ دابین بکات. بەڵام مامۆسا سەری ڕاوەشاند و وتی. نە بە پێچەوانەوە ئێستا ڕوونبوویەوە کە ماڵی ئێوە نەک بە تەنها پەناگەیەکی باشە بۆ تۆ بەڵکو بۆ ئێمەش من ئێستا پتر دڵنیاییم پەیدا کرد ئێستا و لە نهێنەکەی تۆیا بەشدارە بێگومانە ترسێت هەموو دەترسین هەندێک کەمتر و هەندێک زیاتر بەڵام دەبێت تۆ وردە وردە ئەو بەلای خۆتا ڕابکێشیت باوکی تۆش هەریکێکە لەو کەسانی کە زەویەکانی مازندرانی لەدەست چووە و ئەوەی ئێستا لە تاران هەیەی پێنجێکی دارایەکەی جارانیشی نابێت کەواتە ئەو خۆی لە دڵەوە هاوڕێگای ئێمەیە، تۆش پێویستە هەر لە ماڵەوە بمێنیتەوە و لەگەڵ باوکیشتا گەرمتر بیت و کارەکانیشت لە خانوویەکی تردا ئەنجام بدەیت کە دوایی پیشانتانی دەدەم. باوکێک کابرایەکی سوودبەخشە. چەند ڕۆژێک دوای ئەوە نیوەڕۆیە چەند سعات دوو کابراەک کە جلوبەرکی کاسپی پۆشی بوو هات بۆلام و نامەیەکی لەوە پێ بوو پێکەوە چوون بۆ خانوویەکی دەرەوەی شار و لەوێ بردمێ ژوورێکی بچووک کە دەرگا و پەنجەرەکانی بە پەڕۆپاتاڵ گیرابوون و مێزێکی بچووکی تێدا بوو ئامێرێکی چاپی بچووکی لەسەر دانرابوو. کابرای کاسبکار بە منی وت، جگە لە من کەسی تر لەم خانووەیا نییە. لە پشت دەرگاکەوە دائەنیشم، کاتێ کارتان تەواو بوو بانگم بکەن تا بتانگەیەنمە ماڵەوە. وتم، هیچ کارێک هەیە تا ئەنجامی بەم؟ وتی، سەری چاپەکە هەڵگرن، لە ژێریدا کاغەزێکتان بۆ دانراوە تا چاپی بکەن. ئێستا یادم نییە ئەو نامەیە چی بوو، وابزانم زۆر گرنگ بوو. بەڵام لە ڕوانگەی ململانێوە لەگەڵ دایرەی ئاسایشدا گرنگ بوو، چونکە ژمارەیەکی زۆر گیرابوون و دەبوایە نامەیەکی تر بڵاو بکرێتەوە تا پیاوانی ئاسایش گومان لە گرتنی ئەو گیراوانە بکەن. دوو سێ سەعات دانیشتم و خەریکی کار بووم، کاتێک شەکەت و ماندوو بووم، نامەیەکی دامێ کە مامۆستا بۆی نووسیبووم، نووسیبووی کە تا چەند ڕۆژێک نابێت تەنانەت تەلەفۆنیشی بۆ بکەم. ئەم نامەیە ئەوەندەی تر ماندووی کردم، هێندەی نەمابوو لە هۆشی خۆم بچم. پێم نا بە جەرگی خۆمدا و هەوڵم دا بەسەر خۆمدا زاڵ بم تا تووشی ئەو حاڵەتەی پێشوو نەبمەوە. ویستم بە قسەی نەکەم و بەیانی ڕۆژی داهاتوو ڕێک بچم بۆ قوتابخانەکەی و پێی بڵێم تەواو ئیتر سەبرم بڕا و ئارامم نەما. ئێوە نازان کاتێک پێی دەوتم کە نابێ بیبینم چ ترسێک دای دەگرتم. ئەو هێز و توانای پێ بەخشیم. من کە لەگەڵیا بووم بە ڕواڵەت خۆم بە نەترس لە قەڵەمەیا، بەڵام لە ڕاستیدا ئەو سەرچاوەی هێزی من بوو. لەو شوێنەدا کە نامەکەم تیا خوێندەوە یەکسەر بڕستم لێ بڕا و هەر لە جێی خۆما لەسەر پلیکانێک دانیشتم بە کابرا کاسبکارەکەم وت ئەتوان پەرداخی ئاوم بۆ بێنن وتی نەخێر چونکە ئێرە ئاوی لێ نییە پرسییم ئەی باشە بۆ لە پێشدا ئەم نامەیەت نەدامێ وتی ئاغا فەرمووی کەی لە کارەکە تەواو بوون و بۆ ماڵەوە ڕۆشتنەوە ئەو سانامەکەی بدەنێ خەیاڵ بردمیەوە ئایا زانێت کە من چەند ماندووەبم لە هەر کارێکا کە پێم یەسپێرێت ئەی باشە بۆچی نەویستوە بەر لە دەستپێکردنی کارەکە نامەکە بخوێنمەوە دیارە بە تەواوەتی دڵنیایە لەوەی من تا چ ڕادەیە گیرۆدەی ئەو بووم دەیزانی کە ڕەنگە لە ناومێدیدا نەتوانم کارەکە باش ئەنجام بم ئەمە یەزانی تازە من خۆم لە دەستدا بوو تازە من تیا چوو بووم ئێستا ئەو بەسەر من نازاڵم. کتوپڕ ئافرەتە نەناسەکە خۆی لەو دنیا ڕابردووەوە دەرنا سەیرێکی منی کرد کە تەواوی دیمەنەکانم بە ڕوونی هات بۆ بەرچاو وتی بەڕاست ئەزانن ئەو کاسب کارێک کە منی بۆ ئەو خانەوە برکێ بوو وتم نەخێر ئاغاڕاجە بوو ئەوە شەکەم جار بوو چاوم پێی بکەوێت سرم سوڕماوە بە پێچەوانەی بڕیارەکەمەوە قسەم بە ئافرەتە نەناسەکە بڕی و پرسییم ئاغا ڕەجەب نۆکەرەکەی، بەڵێ ئاغا ڕەجەب، فەراشی قوتابخانەکەتان. یانی ئەو تەواو ئاگای لە پەیوەندی نێوان ئێوە و مامۆستا و کارەکەتان بوو، کەچی لەگەڵ ئەوەشدا لێوی هەڵنەهێناوە. من چەندم لێ کرد فززەی نەکرد. ئێوە نازان ئەو کابرایە پیاوێکی چەندە دڵسۆز و بامەک بوو. قسەکانی مامۆستا بەلایەوە لە ئاسمانەوە دابەزی بوون زۆر لە ناخە و گیان لەسەر دەستانە ئامادە بوو تەواوی فەرمانەکانی هاوڕێ و ڕابەرەکەی ئەنجام بدات ببورن قسەم پێ بڕین ئافرەتە نەناسەکە درێژەی بە قسەکانیدا بڕیارمدا بگەڕێمەوە بۆ ماڵە و بەیانی ڕۆژی داهاتوو یەکسەر بچم بۆ قوتابخانەکەی و پێی بڵێم چیوا لە منەکە ئەم کارە پڕمەترسیانە ئەنجام بم بڕیارمدا بوو پێی بڵێم کە من ئامادەم هەزاران مەترسی بە گیان و دڵی خۆم بکڕم بەڵام نەک لە پێناوی ئەو شتەدا کە ئەو بیری لێکاتەوە سیرم کرد ئیدی ناتوانم لەسەر ئەو بارە بەردەوام بم دەمیز خۆم بەدەستەوە بم وا دەهاتە پێشچوم کە ئیدی ناتوانم ئەو لەسەر ڕێی ژیانی خۆم لابدەم هەر ئەوەن دەویستم ماڵە نهێنێکە جێ بهێڵم ئاغا ڕەجەبتی جارێکی دیکە جانتا و گیرفانەکانتان بە پشکنن گەڕام و هیچم نەدۆزیەوە لە دوورەوە دەنگی عەربانەیەک هاتە گوێ ئاغا ڕەجەبتی با بەرەولای عەرەبانەکە بڕۆین لە پێشان منە ڕۆم دوای چەند دەقیقەیەک ئێوە وەرنە دەرێ دەرگاکە باش دابخەن خۆی داخرێ یەکسەر بە عربانەکە دەتانگەێنمە ماڵەوە کاتێک هات ماڵەوە فەرتەنە ڕوویدا بوو سێرم کردایکم لەو دیو دەرگاکەەوە دانیشتوە و چاوەڕی منە فزە سوڵتانیش عباڕەشە خاڵ خاڵەکەی لەبەردایە و لای دایکمەوە هەڵکوڕماوە و چپە چپیانە ئەم فزە سوڵتانە هاودەمی دایکم بوو لە ماڵی دایک مابووە و کاتێکی دایکم هاتە ماڵە مێردی خۆی ئەویش بوو بە هاودەم و هەمەکارەی ئەو منی گەورە کردبوو چونکە کەسیشی لە دنیادانە بوو چی خۆشەویستی و سۆزی دڵە نەرمەکەی هەیە بە منی دەدا هەرکە لە دەرگام داوە فزە سوڵتان دەرگاکەی کردەوە و چوومە ژوورێ بە شڵەژانەوە وتی خودایە شکر خودایە هەزار جار شکر دایکم نەهێش فسە سوڵتان قسەکەی تەواو بکات. کە چوویتە حەوشەی خانۆکەمانەوە شوورەکەی باوکم دەکەوتە دەستە ڕاستەوە، هەتاوی پاشنیوەڕۆی پاییز تەواوی حەوشەکەمانی گرتبوو. لە پشت پەنجەرەکەوە هەنارە سوور و خڕەکان دەدرەوشانەوە. حەوزەکەمان پڕ بوو لە ئاو، بابا باخچەکەی ئاو دەدا و بابا پیرەمێردێ بوو سێ ساڵ ئەبوو لە ماڵی ئێمە کاری ئەکرد. باوکم لە ژوورەکەی خۆی لەسەر کورسییەک دانیشتبوو جگەرە ئەکێشا. کابرایەکی پیری قەڵەوی ئەسمەریش کە دەموچاوی چرچ ولۆچ و سەری ڕووتا بوویەوە چوارمشکەی دانیشتبوو، کاغەزەکانی هەڵگێڕ و داگێڕ دەکرد لە دایکم پرسی ئەوە کێیە چیەوێت دایکم وتی لە ئاساییشەوە هاتووە تەواوی ژوورەکەی باوکتی ژێر و ژوور کردووە نەم هێش دایکم قسەکانی تاوکە یەکسەر چوون بۆ ژوورەکەی باوکم کارمەندی دایرەی ئاسایشەکە سیرێکی کردم و هەڵسا و سڵاوی لێکردم وەک کەسێک کاگای لە هیچ نەبێ پرسییم ئاغا گیان چی ڕوویداوە باوکم وتی ئەڵێن گوایە چەند ڕۆژێک لەمە بەر پۆستە کاغەزێکی بۆ ئێرە هێناوە کە من نەمبینیوە ئێستا هاتون ئێرا پشکنن دوای تۆزێک بێدەنگی وتی وەک ئەوەی کەیڵێ نەگینایتر نازانم چێنەوێ با بگەڕێم کابرا قەڵەوە سەر ڕووتاوەکە ڕووی کردە من و لە باوکمی پرسی ناوی خانم چییە؟ من وتم جا ئێوە بە چه حەقیق ناویم نەپرسن باوکم هەڵی دایە وتی کچم توڕە مەبە ئاغا کارمەندە ئەم هیچی بەدەست نییە ڕایان سپارد و ئیش هاتوو ئەرچی خۆی بەجێهێنێ پاشان باوکم ڕووی کردە کارمەندی ئاسایشەکە و پێیوت ئەمە کچمە ئینجا ناوی منیشتی پێوت کابرا قەڵەوەکە زۆر ڕزا قرس بوو بەسەر و سیمایە دیار بوو کابراایەکی بەدە بەڵام بە ئەدەبەوە قسەیە کرد ڕاسە فەرموون ئێمە گوناهمان چییە؟ فەڕاشی پۆستە هەواڵی داوە کە نامەیەکی بۆ ئێرە هێناوە ڕاستە فەرموون ئێمە گوناهمان چییە فەڕاشی پۆستە هەواڵی داوە کە نامەیەکی بۆ ئێرە هێناوە لەو جۆرە نامەردانە زۆرن ڕەنگە بە هەڵەیە چوو بێت بەپێ ئێو هەواڵانش جەنابان بوونە تەجێ گومانی جەنابی خاون شکۆ لەکاتێکا بەندە ئاگادارە کە جەنابتان لەو کەسانەن کە بە حەز و ویستی خۆتان زەویزارەکانی مازیندەرانتان بە جەنابی شا فرۆشتووە دیارە کە بەرژەوەندی وڵاتتان لە بەرچاو بووە هەموو ئەزانن کە موڵکدار وا چاکە موڵکی لە مازیندەران نەبێت لەوانەشە نامەکە بە ناوی ئێوە نەبووبێت یا ئەشی خانمی بچکۆلە نامەکەی کردبێتەوە.